کاری گرووپ لە سادەترین ناساندندا بریتییە لە هزری ئاڵوگۆڕکردنی بۆچوون و زانیاری و بیرۆکەکان. چۆن؟ من دەفکرم، تۆش دەفکری. دیالۆگ لێرەدا دەبێت بە ناوەندێک یا دەبێتە پردێک کە من و تۆ لەوێدا بە یەک دەگەین و ئەزموونەکانی خۆمان بۆ یەکدی دەگۆڕینەوە و یەکتری حاڵی دەکەین لەوەی کە هەر کامێک لە ئێمە چی لە هەگبەدایە. بۆیە لە کاری بەهرەوەزیدا گرنگترین ڕەگەز بریتییە لە زمان. ئەگەر زمانی هاوبەش بوونی نەبێت لە ڕاستیدا هیچ پردێکی پەیوەندی لە نێوان فێرخواز و فێرکاردا بوونی نابێ. بۆیە مامۆستای بابەت دەبێ جەخت لەسەر ئەوە بکات کە زمانی گفتوگۆ لە نێو کایەکانی گرووپکاریدا ڕەنگ پێ بدەنەوە. ئەوەش لە ڕێگەی سازکردنی چەند گروپێکی بچووک بچووک یا دەشێت گەورەش بێت کە فێرخوازەکان لە هەر کام لەم گروپانەدا لە ڕێگەی زمانەوە چاڵاکی یا پڕۆژەی زانستی هەمەجۆر بهێننە کایەوە. لە مێژە ئەدەبیاتی میلی ئێمە ئاماژەی بەوە داوە کە پشتبەستن بە دوو ئەقڵ لە یەکدانە ئەقڵ باشترە، دوو کەللەسەر لە یەکدانە کەللەسەر بەکارترە. بۆیە کاری بە کۆمەڵ لەسەر ئەو بنەما و شەنگستە کار دەکات. فەلسەفەکاری بە کۆمەڵ لەوەدایە چڕ دەبێتەوە کە پرۆسێسی بەرهەمهێنانی هزر لە دوو توێی هۆشی دوو مرۆڤی بیرکەرەوە باشتر کار لی دەکات تا هۆشی یەک مرۆڤی بیرکەرەوە. زۆر جاران سەرنجم داوە کە بەرهەمی گرووپێک کە پەیوەندییەکی هەرەوەزی پێکەوەیان هەیە، چاڵاکانە بیر دەکەنەوە، سەرنج دەدەن و لێکۆڵینەوە و زانیاری خڕ دەکەنەوە و لە گفتوگۆ و هەماهەنگی و هاوسەنگیدان زۆر بە پێز و دەوڵەمەندترە لە کاری یەک کەس ئەگەر ئەو کەسە زۆریش بلیمەت بێ زۆر جاران سەرنجم داوە لەوانەوتنەوەدا فێرخوازەکان ئەگەر پێکەوە بن پرۆژەی داهێنەرانی زۆر جیاوازیان خستۆتەگەڕ و بیریان بەلای بیرۆکەی زۆر سەرنجڕاکێشەوە چووە چونکە سروشتی کاری بەکۆمەڵ وایە کە لە پرۆژەی بەکۆمەڵدا تواناکان خڕ دەبنەوە، ژیریەکان کامڵ دەبن، ئەزموونەکان کەمهێنی یەکدی ڕاست دەکەنەوە. هۆش و هزرەکان یەکدی تەواو دەکەن و زمانێکی هاوبەش دێتە ئاراوە کە زمانی یەکتر تێگەیاندنە و زمانی یەکتر هاندان دەبێت و زمانی ئیلهامبەخشین بە یەکدی دەبێت. بۆیە ئەگەر پرۆژەیەک چەند دانە فێرخوازێک لە ڕێگەی کاری هەرەوەزیە بهێنە دی یاخود بهێنێتە بەرهەم وەکو چاوپێکەوتنی ڤیددیۆیی سمینار گۆڤار و ڕۆژنامە کاری دەستی پۆستەی دیواری کتێب خوێندنەوەی بە کۆمەڵ کتێبنووسینی بە کۆمەڵ بەرنمەی تەلەفیزۆنی سەردانی شوێنی مێژوویە یا زانستی شانۆگەری یاهیتر ئەوە ڕەنگی هەموو فێرخوازەکان دەگرێت هەر وەکوو بەڕەیەکی پڕ لە نەخش و نیگار جێ دەستی چنینی هەموو کارەکەر و نەخش هەڵهێنەرەکانی تێدا دەبینرێت. بۆیە لێرەدا ڕەنگە فێرخوازە هێواش فێربووەکان کە زۆربەی کات کێشەی عاڵی بوون و دەرخستنی تواناکانیان هەیە لەگەڵ کۆی گشتیی کاری بە هەرەوەزیدا ئەوانیش نەشونما بکەن خوڵقی کارکردن و فێربوون و تێگەیشتن لە دڵیاندا ترپە بدات. و ئەوانیش هێواش هێواش پێدەگرن و دەکەونە سەر ڕێڕەوەی زانستخوازی. بۆیە هەمیشە وەکو سیاسەتێکی وانەوتنەوە هەوڵی ئەوەم داوە کە ئەو فێرخوازانەی کە خێرایی و ئاستی فێربوونیان کز و لاوازە، بەداخەوە مامۆستایانی ئێمە وشەی تەمبەڵیان بۆ بەکاردێنن، تێکەڵ بکەم لەگەڵ ئەو فێرخوازانی تری پۆلەکە، کە وزەیەکی بەرز و حەزێکی زۆر و توانستێکی هۆشەکی پتریان هەیە تا بە پرشکی وزەی ئەوان ئەمانیش گڕ بگرن و ببوژێنەوە ئینجا زۆربەی جار خۆم لەگەڵیاندا دەست بارگر و هاریکار دەبم نەخشە ڕێگەیان بۆ دادەنێم پێیان دەڵێم لەو گروپە فلان فێرخواز دەبێت ڕێکخەر و چاوساخی ئێوە ئەو بەدواداچوون بۆ ئەرکەکانتان دەکا خۆشم ڕۆژەکە لە نێوانتاندا دابەش دەکەم، بە جۆرێک کە نابێ هیچ قوتابییەک بە بێکار دابنیشێت و ڕۆڵی تەماشاکار ببینێت. لێرەدا کاتێک هەموو قوتابییەکان هەستیان کرد کە هەر کامێکیان ڕۆڵێکی بە بایەخی هەیە و ئەرکێکی دیاریکراوی پێسپێردراوە، هەموویان گیانی دەستە و کۆمەڵی لەلایان دروست دەبێ، بگرە هەستی بەرپرسیارێتی زیاتریش لە دڵیاندا چەکەرە دەکات، کاتێک کە هەر یەکێک لەوان هەست دەکا شووناسێکی دیاریکراوی هەیە. پێگەی لەنێو پۆل و تیم و پۆلەکەیدا دیاریکراوە و پشگوێ نەخراوە. من زۆربەی جار ڕۆڵی گرنگ و گەورەم داوە بەو قوتابیانەی کە پێشتر وایان نیشان داوە کە حەز لە وانەکە ناکەن یا مەیلێکی ئەوتۆیان بۆ چاڵاکییەکانی وانەکە نییە. لە ژووری خۆمدا دوو بە دوو لەگەڵیاندا دانیشتووم و گوێم گرتووە بۆ کێشە و ئاستەنگە تایبەتیەکانیان لەمەڕ فێربوون. لێرەدا فێرکردنم کردۆتە پرۆسەیەکی تاکچە قی واتا لەسەر بنەمای تاک قوتابیەکانم دواندووە تاکو دواجار لەسەر بنەمای کۆمەڵ و تیم کارابن بەم شێوەیە ڕامکێشاونەتە ناودڵی پۆلەکە سرنجی ئەوانیشم کەمەندەکێش کردووە قۆلیای ئەوانم لە دڵیاندا ڕواندووە بەوەی کە وام لێکردوون وانەکەیان خۆش بوێ و وام لێکردوون ئەوانیش هەست بە گرنگی خۆیان بکەن لەوانەکەدا ئەوانیش شتیان پێە و هەک بەیان خاڵی نییە بۆیە لەم ڕێگەیەوە خستوممەتە سەرخەتی فێربوون. کاری بەهەرەوەزی لە دروستکردنی چێژ و خۆشی فێربووندا ڕۆڵی زەنگین و زێڕین دەگێڕێ بەتابەت لەوانەی گفتوگۆی زانستیدا کە چێژ و چەشە وەکو دوو بەردی ئاشی زۆر باش ڕۆڵی خۆیان دەگێڕن لە هاڕینی زانیاری و بەرهەمهێنانی زاریاری تازە. هەڵە ناکەم ئەگەر بڵێم هیچ وانەیەکی گفتوگۆی زانستی بە بێ چێژ و چێشە فێربوون و پرۆسەسازی ناتوانێ ئامانجی خۆی بپێکێت تەنانەت ئەگەر ئەو ئامانجە زۆریش بچووک بێت مامۆستا ناچار وانەکە وەها تا بڕێژێت و بیخاتە کارەوە کە چێژ ببەخشێت تا هیچ نەبێ سوودیش ببەخشێت. هەرچەندە قوتابی کورد بە شێوەیەکی ئەوتۆ فێری کاری هەرەوەزی و گروپ نەبووە، و زۆر خوی پێوە نەگرتووە و لای ئاشنا نییە، بەڵام چێژێکی زۆرتر لە فێربوونی شێوەی هەرەوەزی دەبینێ تا فێربوونی تاک و فەردانە. زۆرووی قوتابی حەزی لە گوێگرتنی وانەی کلاسیکی نییە و زوو لێی بێتاقەت و وەرەس دەبێت، بەڵام بە شەوق و حەزێکی جیاوازەوە ڕوو لە کاری بەهەرەوەزی دەکات، خۆی تێدا دەبینێتەوە و لەزەتێکی زانستخوازییانەی لێ دەبینێت. بەر لە هەموو کارێکی ڕێک کارێکی وانەوتنەوەی لەم شێوەیە مامۆستای فێرکە دەبێ ئاشنا بێت بە پلانی داڕشتنی ژینگەی جوگرافی پۆلەکە، واتە شێوەی دانیشتنی قوتابیەکان دەبێت لەسەر شکلی گروپ گروپ بێت. مامۆستا پێویستی بەوە هەیە کە نەخشەیەکی ئەکادیمی و پەروەردەییانە لە زەین و هۆشی خۆیدا بکێشێ بەوەی کە چۆنایی قوتابیەکان دابەش بکا بەسەر گروپی بچوک بچوکدا. ئایا ژمارەی قوتابیەکان چەندن و کاتیش دابەش دەکرێ بەسەر گروپی گروپی لە خۆیان بچووکتر ژمارەیان چی لێ دێت بۆیە دەبێت ڕووبەری پۆلەکە لە ڕووی قەبارە و چوارچێوەوە باش بخوێندرێتەوە تا گەر پۆلەکە بکاتە ژینگەی کاری بە هەرەوەزی هێندە بۆشایی بمێنێتەوە لە نێوانیاندا کە بە ئازانە بتوانن ئاڵوگۆڕی بۆچوونەکانیان بکەن و تەنانەت هێندەش مەودا و ڕووپێ و بهێڵێتەوە لە نێوان هەر گروپێک بۆ گروپێکی دیکە تا مامۆسا بتوانێ بە نێویاندا هات و چۆ بکات و ڕێنمونیان بکات و سەرپەرشتیان بکە چونکە زۆر گرنگە کە مامۆستا بە نێویاندا هات و چۆ بکە و دەستباریان بگرێت و بەسەریان بکاتەوە هەروەها بەدوادا چوون بکات کە هەر گروپێک تا چەند وەڵام و کاردانەوەی ئەرێنی هەبووە بۆ بەجێگەیاندنی خواستەکانی مامۆستا نابێ ئەوەش لە یاد بکەین کە جۆری چاڵاکیەکە بڕیار دەدات کە ئایا گروپەکان چۆن دابش بکرێن و ژمارەیان چەند بێت بۆ وێنە و کاتانەی کە ئێمە لە پۆلی وانەی گفتوگۆی زانستی زانکۆی عشق گفتوگۆمان لەبارەی ئەوە دەکرد کە ئایا کەم تەرخەمی خەڵک یا کەم تەرخەمی میری کامیان پتر ڕۆڵی هەبووە لە پاکڕاگرتنی ژینگە لە هەرێمی کوردستاندا. پۆلەکەم دەکردە دوو لەتەوە، لەتێ بۆ گروپی میری و لەتێ بۆ گروپی کەمتەرخەمیی خەڵک. وە لەوێدا هەر کام لە قوتابییەکان بە ئارزوومەندانە و ویستی خۆیان لەو گروپەدا خۆیان دەبینیەوە کە بۆچوونەکانیان لەگەڵیاندا یەکیدەگرتەوە. بۆیە بەسەر دوو گروپەکەدا دابەش دەبوون و دەکەوتنە ناو کەشفی گفتوگۆکاریەوە پاشان بۆ هەرتی مێ گوتەبێژێک یان زمان عاڵێک دادەنا کە لە کۆتای گفتوگۆکەدا بە کورت و پوختی پێمان بڵێ گروپەکە بە چ ئامانجێک گەشتووە و ئەو خاڵە نەچین کە گروپەکە پێی گەیشتووە و هەڵی هێنجاوە تا بە گوشراوی و پوختی بیان خاتەڕ و ئێمەش هەموو گوێمان لێبێت و لی بەهرەمەند بین هەڵبەتە کاتێک هەردوو گوتەبێژەکە قسەی گروپەکانیان بۆ ئێمە ڕادەگواستەوە و ئێمەیان حاڵی دەکرد کە بیرۆکەکانیان چین، دەرفەتم بۆ سەرجەم فێرخوازەکانی دیکەش دەڕەخسان کە ئەوانیش لەو نێوەندەدا قسە و باسی ڕا و نیازی خۆیانیان هەبێت و بتوانن بەشداری بکەن. جا چ بە ڕەتکردنەوە و ڕەخنەلێگرتن بێ یا بە پشتگیری لێکردن و نموونەهێنانەوە بێ. یا بە ڕانواندنی زانیاری پتەوە و بەڵگەهێنانەوەی زیاتر بێ ئێمە لەوێوە گفتوگۆی چڕ و پڕ و گشتگیر دەهاتە ئاراوە کە هەمومان قسەمان دەکرد و هەموشمان گوێمان دەگرت هەمومان فێر دەبووین و هەموشمان یەکتریمان فێر دەکرد زۆرجارانیش بۆ ئەوەی دەرفەتی بینین و ڕێکستنی بیرۆکە و زانیاریەکان باشتر بۆ فێرخوازەکان بڕەخسێنم دەهاتم بیرۆکەکانی هەردوو گروپەکەم لە ناو تەختە سپی ڕادەنواند و بەسەرە قەڵام و وشەی کورد دەم نووسینەوە بەتابەت لە شێوەی هێڵکاری دایگرامدا کە هەم تێگەیشتن و هەم خوێندنەوەی سیانە هەمیش سێنایە هەمیش دیمەنێکی جوان بە خستنەڕووی بیرۆکەکاندا بەخشێ لەوەها کارێکی بەهرەوەزیدا ئەو سنوورە تەقلیدییە دەشکێنرێت کە قوتابی تەنها فێر دەبێت و گوێ دەگرێت، مامۆستاش تەنها فێر دەکات و قسە دەکات، بەڵکو لە پۆلێکی وادا ڕۆڵە پەروەردەییەکان ئاڵوگۆڕ دەکرێن و هەمووان دەرفەتی ئەوەیان دەبێت کە لە یەک ئان و وەختدا هەم گوێگر بن و هەمیش قسەکەر، هەم فێر بکرێن و هەمیش فێر ببن، هەمیش فێرکەر بن. هەر بۆیەشە کیا ڕۆبنسۆن پەروەردەناسی بەڕیتانی لە وتارێکی گروپی TED دا دەڵێت، ژینگەی تەندروستی پەروەردەیی ئەو ژینگەیەیە کە ڕۆڵی یەکسان دەدات بە مامۆستا و فێرخواز کە لە یەک کاتدا فێر ببن و فێریش بکەن. هەڵبەتە ئەم دوو جەمسەرەی پرۆسەی فێربوون لە وانەی گفتوگۆی زانستیدا ئێکجار وەها نمونەیی و بێکەم و کورتی و ئایدیالیش نییە بەڵکو زۆر جار فێرخوازی ئێمە داوای لێ دەکرێت بە گروپ بیر بکاتەوە بە گروپ پۆڕۆژەیەک بەرهەم بهێنێت یا بە گروپ سمینارێک پێشکەش بکە دیبیتێک بە گروپ بکە بە گروپ گفتوگۆ لەسەر دیپیتی پارچە ڤیددیویەک بکات یا بە گروپ کێشەیەک چارەسەر بکە یا بە گرروپ وەڵامی پرسیارێک بداتەوە و چەندان شتێریکە لە هەمبەر هەر داخوازیەکی لەم چەشنەدا دەستەوەستان دەبێت و لە چەند خولەکی سەتاییدا دەڵێ مامۆستا چۆن مامۆستا چی بکەین ئاخر چۆن نازانین نازانین پێمان بڵێ واتە بیرۆکەیەک یا وێنەیەکی دیاریکراویان لە هزر و مێشکدانە کە چۆن هەموو پێکەوە بە گرروپ دەتوانین ئەم کارە بکەین هۆکاری ئەمە بۆ ئەوە دەگەڕێتەوە کە فێرخوازی ئێمە وا لێ ڕانەهێندراوە کە فێربوو بێت کاری بە هەرەوەزی بەشێک بێت لە سیستەمی پەروەردەیی و دەبێت ئەنجامی بدات پێکاتە و نەخشە ڕێگای خوێندن و پەروەەردە لە نێو مشکی فێرخوازی ئێمەدا وەهابی ناکراوە کە پەروەەردە لە سەرتایی دوو ڕەوڕەوە دەڕوات بەڕێوە یەکێکیان ڕۆتینی وەرگرتنی زانیاری لە مامۆستاوەکو خۆی ئەوی تریان ڕۆتینی ناقڵکردنەوەی ئەو زانیاریانە وەکو خۆی لە تاقیکردنەوەکاندا بۆ لە نێوان ڕۆتینی وەرگتن و کۆپیکردنی زانیاری مامۆستاکەی و ڕۆتینی وەڵامدانەوەی تاقیکردنەوەکان هیچ بیرۆکەیەکی تر نییە کە فێربوون چۆن دەڕوات و زانیاری چۆن بەدەست دەهێنرێت بۆیە فەلسەفەی دووبارەبوونەوەی پەروەردە لە کوردستاندا ناڕوون و ڵێڵ و چەقبەستوو و داسەپێنەر و زانیاری کوژە. جۆرێک فێرخوازی هێناوەتە کایەوە کە تەنها پێی خۆشە هەندێ مادەی خامی سەرەتایی دیاریکراوی پێ بدرێت و داوای لێ بکرێت دەرخی بکات وەکوو خۆی. بە تایبەت لە چوارچێوەی مەلزەمەیەکدا یان کتێبێکی بچکۆڵە و دوو سلایدی پاوەرپۆینتدا. و پاشان داوای لێ بکرێت وەکو خۆی نەقلی بکاتەوە لەسەر کاخەزی تاقیکردنەوەکاندا تاکو نمرەی پێویست بەدەست بهێنێت و دەربچێت بەشێکی بەرچاوی قوتابی لە دەرەوەی ئەم مەلزەمەیە هیچ توانستی بیرکردنەوەی نییە و هەریەک تۆز پرسیارێک بگۆڕێ بە شێوازێکی تر یەکسەر تووشی شڵەژان دەبێت و قەڵەمی نووسینی دەشکێت بۆیە تووشی سەرسوڕمان نەبووم کاتێک یەکێک لە فێرخوازەکانم لە کۆتایی خولی ئەکادیمی گفتوگۆی زانستیدا پێی گوتم مامۆستا تاکە خەمی من لە وانێدا ئەوەیە نمرە بهێنم بۆ دەرچوون نمرە لای من هەموو شتێکە لە خودی وانەکەش گرنگترە لە فێربوون گرنگترە لە زانستەکەش گرنگترە لە تۆش گرنگترە بۆ یەگەر نمرام هەبێت نامەوێنە فێربوون بناسم نە زانستەکە و نە تۆش ئەو قسەیە لە ڕاستیدا ئەنجام نییە بۆ فێرنەبوون بەڵکو هۆکاری سەرەکی فێرنەبوونە لە لای بەشێک لە قوتابی کورد ئەوەش بەوەی کە ژینگە پەروەردەیە نالەبارەکە و سیاست و ویستی پەروەردەی ناڕون و ناتەندروستی ئێمە لە کوردستان جۆرێک خەمی هێناوەتە کایەوە لە دڵی فێرخوازدا کە تەنها گرنگی دەدات بە چەندێتی کوالێتی نمرەهێنان و ئاڵەتی دەرچوون و دەرنەچوون نەک چۆنیەتی ئەو زانیارەی فێری دەبێت و حاڵەتی فێربوون و فێرنەبوون وە لە ڕاستیدا ئەوە تەنها فێرخوازەکانیش نین کە ئەو خەمەیانە تەنانەت لەوانی گفتوگۆ زانستیشدا کەوانەیەکی داهێنەرانە و ڕەخنەگرانێ و سنوورە تەقلیدیەکانیش دەشکێنێ بەڵکوەوە مامۆستاکانیش کە زۆر جا تاکە خەمیان دەبێتە ئەوەی کە چی بکەن بۆ ئەوەی ڕێژەیەکی زۆری قوتابی دەربچێت و دەرباز بێت تاکو ڕێژەی دەرچوون لەوانەی کەم لەوانەکەی کەم نەبێتەوە و سومعی ئەکادیمی ئەو نەزڕێت بۆیش دووبارە تووشی سەرسوورمان نەبووم کاتێک یەکێک لە مامۆستا هاوڕێکانم پێیوتم نازانم چی بکەم بۆ ئەوەی سەد نمرەیوانەی گفتوگۆی زانستی دابش بکەم ئاخر جگە لە تاقیکردنەوە بە چ چاڵاکیەک ئەو هەموو نمرەیە بۆ قوتابیەکان بکەم بە پێوەری دەرچوون و دەرنەچوون لەوها قلێتێکی پەروەردەیدا لە بری ئەوەی جۆری فێربوون ببێتە ئامانجی باڵا و جەوهری پیرۆزی کەشی پۆلەکە قەمی دەرچوون لە تاقیکردنەوە نمرەهێنان دەبێتە ئامانج و لەم نێوەندەشدا هەموو شتێک لەم نێوەندەشدا هەموو شتێک بە ڕۆشنی و بە ئاسایی بەڕێوە دەچێت و ڕوودەدات بەڵام فێربوونی ڕاستەقینە نایەتە دی بە تایبەت فێربوونێک کە بۆ چوونی چەسپا و بگۆڕێ پرسیار بۆ وروژێنێ و ئەقل بکاتەوە خۆش بخاتەگەڕ و توانستەکان بۆ وروژێنێتەوە توانستەکان بکاتە داهێنان و داهێنکایی بەرهەمی نوێ هێنانەکایەی بەرهەمی نوێ بۆ ئەوی وانەی گفتوگۆی زانستی بە سەرکەوتووی بگوازرێتەوە پێویستە فێرخوازی ئێمە فێری کاری بەهرەوەزی بکرێت و بۆ ئەوەی فێرخواز بەکرداری فێری تەکنیک و ڕێوشوێن و هوەر و ڕێکارەکانی کاری بەهرەوەزی بکرێت دەبێ مامۆستا بۆقتاویشی بکاتەوە و ڕای بهێنێت و باری بهێنێت و ڕێنمانی بکات و نیشانی بدات پاشان هەلی بۆ بڕەخسێنێ و چاودێری بکا. بۆیە زۆر گرنگە هەندێک جار مامۆستا بۆ ئەوەی فێرخوازەکانی فێری کاری بە کۆمەڵ بکات خۆی لە ناویاندا دابنیشێ، خۆشی ببێ بە بەشێک لە پڕۆژەکانیان و خۆی ببێتە ئەندامێک لە کۆمەڵەکەیان، تەنانەت وەکوو ئەوان ڕای خۆی دەرببڕێ، سەرەقەڵەم لە کاخەسێکدا بنووسێ و ڕۆڵیان بەسەردا دابەش بکا. تەنها یەک جار یا دوو جار ئەم حاڵەتە دووبارە بکاتەوە، بەسە بۆ ئەوەی فێرخواز بزانێ کاری بە هەرەوەزی چۆنە. بۆیش پەروەردەکاران گوتوویانە، درب پمراقب، ڕابهێنە پاشان چاودێری بکە.